سوێندیش ناخۆم بەو نەفسەی هەست بە تاوانباری خۆیەکا و لەبەر ئەوە سەرزەنشت و لۆمەی خۆیەکا، لێرەیشا هەر مەبەستی ئەوەیە سوێند دەخۆم، سوێند لەسەر خوراوەکە نەوتراوە، واتە ڕۆژی قیامەت و مرد و زیندوو کردنەوە هەیە. أیحسب الانسان ان لن نجمع عظامه. ئایا ئادەمیزاد وا گومانە با کەوا ئێسک و پروسکەکانی کۆ ناکەینەوە و گۆشتی پێ ناپۆشین و گیانی ناکەینەوە بە بەرا؟ بەلا قادرین عەلا ئەن نوسەویە بەنانە. نەخێر وا نیە، ئێمە ئەتوانین سەرپەنجەکانیشی دروست کەینەوە کە سەرپەنجەی هیچ کەسێ وەک هی هیچ کەسی تر نیە. فإذا قرأناه فاتبع قرآنه کە ئێمە بە زمانی جوبرەئیل خوێندمانەوە تۆیش شوێنی خوێندنەوەکەی ئەو بکەوە و بیخوێنەوە. ثم ان علینا بیانه پاشانیش لەسەرمانە بۆت ڕوونکەینەوە و لێکی بدەینەوە بۆت. کلا بل تحبون العاجلە چاوەڕوانی ئەوەن کاریکی وایان پێ بکرێ پشتیان بشکێنێ واتە فڕێ بدرێنە ناو ئاگری دۆزەخەوە چونکە ئەزانن لە دونیادا چیان کردووە. کەللا ئیزا بەلەغەتی التەراقی. نەکەن دونیاتان لا لە قیامەت لە پێشتر بێ کاتێ کە گیان ئەگاتە وردەگرێی ژوور قەفەسەی سنگ. ئایا ئەو خوایەی ئەمەی کردووە ناتوانێ مردوویش زیندوو بکاتەوە؟